ئێستا بەر لەوەی باسی ئەو شتانە بکەم کە لە وڵاتانی دەرەوە دابینیم حەزەکەم ئەوە بزانن کە ماوەی ئەم سەفرە درێژخایەنەی من بە یەکێک لە خۆشترین ڕۆژگارەکانی تەمەنم لە قەڵەمەدرێت و ئەزانم کە چیتر ئەو ڕۆژگارانە نابینمەوە چونکە لەو کاتەدا جحێڵ و بەهێز بووم و خۆر لە بەرچاوم و ڕۆشناییەکی زیاتری هەبوو زیاتر هەستم بە فێنکایی نەسیمە کرد و ژنەکان جوانتر ئەهاتنە بەرچاوم خۆر و نەسیم و ژنەکان ناگۆڕدرێن بەڵام مرۆڤ لە سەردەمی بەساڵاچوویدا ئەوان بە شێوەیەکی ترەبینێ ئەو کاتەی من دەستم بە سەفەر کرد دنیا چل ساڵ بوو لە ئاشتیدا ئەژیا و لە هەموو شوێنێ کاروانەکان بە ئازادی هاتوچۆیان ئەکرد و کەشتیەکان لە ڕووبار و دەریاکان بەبێ مەترسی چەتە دەریاییەکان هاتوچۆیان ئەکرد لەو وڵاتانەدا جوتیارەکان بەهۆی بەردەوام بوونی ئارامی بەروبوومێکی زۆریان لە کێڵگەکاندا دەزەکەوت و تەسلیمی خاوەن زەویەکانیان ئەکرد و لە هەموو شوێنێ نیلی ئاسمان لە جیاتی نیلی سەر زەوی میسر باخ و کێڵگەکانی تێر ئاوە کرد مانگا و مەڕەکان لە ناو لەوەڕگەکاندا ئەلەوەڕان و شوانەکان پاڵیان بەداری بەرزەوە ئەدا بۆ ئەوەی شمشاڵ بۆ مەڕەکانیان بژەن و ئەوانیش بەوردی گوێیان بۆگرت لە دارە میوەدارەکان بەروبوومێکی زۆر دەسەکەوت و ئەو دارانە لە ژێر باری میوەی زۆردا چەمی بوونەوە لەسەر هەموو پەرزگاکاندا دوو کەڵی درێژ بەرزەبەوە چونکە لە تەواوی پەرزگاکاندا مانگا و مەڕی قوربانیان لێ ئەنا. هەموو شتێ بەردەوامێتی ئاسایی خۆی هەبوو واتە دەوڵەمەندەکان ساڵ بە ساڵ زەنگینتر و هەژارەکان ساڵ بە ساڵ هەژارترە بوون چونکە خویەکان ویان دانابوو کە هەموو ساڵێ سامانی دەوڵەمەندەکان زیاد بکات و هەژاران دوای هاتنی هەر ساڵێکی نوێ خۆیان لە ساڵی ڕابردوو کەم دەرامتر ببینەوە. من لەو باوەڕەدام کە لەو کاتەدا خویەکانیش وەک زەنگینەکان و کاهینەکان لەش ساغ و قەڵەو بوون و ڕۆژگاریان بەخۆشی ئەبردە سەر چونکە کاتێک ئاشتی باڵی بەسەر زەویدا بکێشێ کاری خویەکان کەمترە بێت و ئەتوانن کاتێکی زیاتر خۆیان بە پشودان و خۆشیەوە خەریک بکەن. ئەمڕۆ من خەم بۆ ئەو ڕۆژگارە ناخۆم چونکە خەم خواردن و خۆزگە خواستن کاری پیاوێکی ژیر و دنیادیتە نییە و بە حەسرەت کێشان مرۆڤ ناتوانێت دۆخی ڕابردوو بگەڕێنێتەوە بە تایبەت ئەگەر ئەو شتانە توانای بۆ ڕابردوو گەڕانەوەی نەبێ چونکە کەس ناتوانێت تەمەنی گەنجێتی بگەڕێنێتەوە. پێش ئەوەی سەفەرەکەم دەست پێ بکەم وەک باسم کرد گەڕامەوە ئەزمیر و کاپتا کە منی بینی بەڕاکردن بەرەو لام هات و فرمێسک لە تاکە چاوەکەیەوە هاتە خوارێوتی ئەمڕۆ پیرۆسترین ڕۆژەکانی تەمەنی منە کە ئەبینم تۆ گەڕابیتەوە بۆ ماڵ من وامەزانی تۆ لە شەڕدا کوژراوی و من جارێکی تر تۆ نابینمەوە و بە پەرۆش بووم کە لاشەی تۆ چی لێ دێت و کێ مۆمیاییەکە بەڵام بەخۆمم ئەوت لەبەر ئەوەی تۆ مردویت هەموو دەوڵەمەندیەکەی تۆ لە کۆمپانیاکانی کەشتیوانی بە منە بڕێ ئەمڕۆ کە گەڕاویتەتەوە لە هاتنەوەت خۆشحاڵم چونکە بەبێت و ئەگەرچی دەوڵەمەند ئەبووم بەڵام وەک مەڕێگە بووم کە خاوەنەکەی خۆی ون کردبێ و ئێستا وەک مەڕێکی خاوەندارم لێ هاتووە لەو کاتەی تۆ لێرە نەبووی من زیاتر لەو کاتانی کە خۆت لێرە بووی دزیم لێ نەکردی و زۆر هەوڵم دا ماڵەکەت بێ عەیب بمێنێتەوە و داراییەکەت پەرت و بڵاو نەبێ بۆیە ئێستا کە گەڕاویتەوە ئەبینی وەک پێش ڕۆیشتنت خانووەکەت ڕێک و پێکا دوای ئاوی هێنا و قاچی شوشتم و ئاوی بەدەم و چاومدا کرد و لەگەڵەوەشدا هەر قسەیە کرد من پێم وت ئەوەندە قسەمەکە و لە جیاتی ئەمانە بڕۆ کەلوپەلی سەفرم بۆ ئامادە بکە چونکە بەتەمای سەفرێکی درێژخایەنم. کابتا کە بیستی بە تەمای سەفەرم کەوتە گریان و سەرزەنشتی خوایەکانی کرد کە بۆچی هێناویانەتە سەر ئەم دنیا و ئەیوت نازانم بۆ من وا دروست بوومە کە هەرگیز بۆ ماوەیەکی درێژ بەختەوەری بەخۆمەوە نەبینم ئاخر من زۆر هەوڵم داوە بۆ ئەوەی خۆم بەم شێوەیە قەڵەو بکەم و ئێستا لەبەر ئەوەی تۆ ئەتەوێ ئەم ژیانە خۆشە بەجێ بهێڵی بڕۆی من ناچارم لەگەڵتدا بێم و لە ڕێگا لەڕ و لاواز ئەبمەوە وتم تۆ مەجبور نیت لەگەڵ مندا بیت و ئەتوانی لێرە بمێنیتەوە کاپتا وتی ئەگەر سەفەرەکەت یەک دوو مانگی پێ بچوایە لێرە ئەمامەوە بەڵام لەبەر ئەوەی سەفەرەکەت درێژە کێشێ ناچارم لەگەڵتدا بەڕێبکەوم چونکە ئەگەر من نەیەم و ڕێنمایت نەکەم تۆ وەک گۆلکێک وای کە دز دەست و قاچی بەستبێتەوە و خستبێتە سەرشانی کە بیبات و گۆلکەکەش توانای بەرگری نەبێت یان وەک یەکێک وای کە چاویان بەستبێتەوە و توانای ڕێگای نەبێت و هەر هەنگاوێ بنێ بکەوێت و ئەگەر من لەگەڵ تۆدا نەبم هەموو کەسێ ئەوەندەی بتوانێت زێڕ و پارە و شتی ترت لێ ئەدزێ بەڵام ئەگەر بەس من لەگەڵدا بم بەتەن ها من دزی دەکەم و دزینەکەی من کە یەک کەسم لە هی دزەکانی تر باشترە لەبەرەوەی خەڵکی کاتێک کە دزی لە تۆکەن ڕەچاوی هیچ تێ ناکەن بەڵام من بە ڕێژەی چەندێتی دەوڵەمەندەکەت دزیت لەکەم و هەمیشە بەشە زۆرەکەی داراییەکەت بۆ خۆت بەجێ ئەهێڵم ئایا باشتر نییە لێرە لە ئەزمیر لە ماڵی خۆماندا بمێنینەوە و خواردنی خۆش بخۆین و کەڵک لە زێر و پارەکەی خۆمان وەربگرین و خۆمان تووشی زەحمت و مادوێتی سەفەر نەکەین کاپ تا بەهۆی بەسەرچوونی کاتەوە بە شێوەیەک بێشەرم ببوو کەوایە زانی لەگەڵ مندا هاوپشکە و باسی خانووەکەمان و خواردنەکەمان و زێڕ و پارەکانمانە کرد و من بۆ ئەوەی بە بیری بهێنمەوە کە ئەو بەندەی منە نەک شەریکە بەشی دارا یەکەم و هەروەها لەبەرەوەش کە گریانەکەی هۆیەکی ڕاستەقینەی هەبێ گۆچانەکەم بەرز کردەوە و چەندارێکی بەهێزم بە پشت و ناوشانی داکوتا وتم کاپتا تۆ لەسەر ئەم چاوچنۆکیی بۆ دزیکردن هەتا ڕۆژێ دێ لە سێدارت ئەدەن و ئەبینم چۆن سەر و ژێر هەڵت دەواسن کاپتا هەرچۆنێ بێت ڕازی بوو کەمل بەم سەفرە بدات و کەل و پەلی سەفەرمان پێچایەوە و کەوتینە ڕێ. ئەگەر کاپتام لەگەڵ نەبوایە من لە ڕێگەی دەریاوە خۆم ئەگەیاندە لوبناان بەڵام کاپتا وتی ئەگەر بم کوژی لەوە باشترە کە سواری کەشتیم بکەیت خۆم سواری کەژاوەیەک بووم و گوێ درێژێکم بۆ کاپتا کڕی بەڵام لەبەر ئەوەی کاپتا بەشی دواوەی لەشی برینێکی پێوە بوو حەزی بە سواربوون نەبوو هەندێ لە ڕێگاکەی بە پێ بڕی و ئەیوت پیادەڕەوی لە سواربوونی گوێ درێژ باشترە کاتێ گەشتینە لوبنان لەوێ داری بەرزی سەدرم بینی و ئەو دارانە ئەوەندە بەرز بوون کە ئەگەر وەسفی بکەم کەس لە میسردا باوەڕم پێ ناکات و هەر لەبەر ئەوەش واز لە باسکردنی ئەهێنم لەو دارستانانە دارە سەدرەکان بۆنێکی خۆشیان لێ ئەهات و جۆگەلەی ئاوی زوڵاڵ بە دارستانەکەدا ئەڕۆشت و من بەخۆم ئەوت لە ناوچەیە کە ئەوەندە بۆن خۆش و ڕازاوە بێ کەس بەدبەخت نییە تا گەیشتینە جێگایەک کە بەندەکان خەریکی بڕینەوەی قەدی دارە سەدرەکان بوون و ئەیان خستە سەرشانیان و لە ڕێگا شاخاویەکانەوە ئەیان هێنایە خوارەوە تا ئەگەیشت نەکەناری دەریا بۆ ئەوەی لەوێوە بە کەشتی باری بکەن کاتێک کە ئەندامە بریندارەکانی لەشی بەندەکانم بینی و ڕوانیم مێشتەی داوە تێگەشتم کە لە وڵاتە جوان و سەوزەشدا خەڵکانی چارە ڕەش زۆر هەن دوایی لە لوبنان دەرچوین و ڕێگەی وڵاتی میتانیمان گرتەبەر لە میتانی کاپتا زۆر هەستی بە شادی کرد چونکە لەو ڕۆژەوە کە هەنگاومان نایە ئەو وڵاتە خەڵکەکەی بەگەرمی پێشوازیان لێکردین و لەبەر ئەوەی کە ئەیانزانی کاپتا بەندەی منە خواردنی خۆشیان ئەدا پێی و کاپتا ئەیوت وا باشە هەرگیز لە وڵاتە نەڕۆین و هەر لێرە بمێنینەوە بەڵام من کە بۆ کۆکردنەوەی زانیاری سەربازی هاتبووم نەمەتوانی لەوێ بمێنمەوە و ئەبوایە دوای وەرگرتنی زانیاری بۆ هەمان مەبەست بەرە وڵاتی بابل بچوومایە لە میتانی ئەو شتەی لە هەمووی زیاتر سەرنجی ڕاکێشاین جوانی ژنەکانیان بوو هەمویان باڵا بەرز و بەهێز و قەشەنگ بوون و هەر ئەوەندە زانیان کە من پزیشکێکی میسریم هاتنە لام و گلەییان لە سارد و سڕی مێردەکانیان ئەکرد و ئەیانوت پیاوەکانمان ناتوانن هەموو شەوێ لەگەڵماندا کۆببنەوە و ئەم بابەتە ئەبێتە هۆی دڵ ڕەنجانی ئێمە من بینیم پێستی لەشی ئەو ژنانە ئەوەندە سپیە کە هاتوچۆی خوێنی ناو دەمارەکانیان بە ڕەنگێکی شین لە ژێر پێستیانەوە دیار بوو پزیشکەکانی میسر لە کۆنەوە بۆ چارەسەرکردنی دیاردەی کەم توانایی جووت بوون بەناوبانگ بوون و لە هیچ وڵاتێک بە ئەندازەی میسر لە چاککردنەوەی ئەم دیاردەیە شارەزا نەبوون و من هەموو جارێک کە دەرمانێکم بۆ یەکێک لەو ژنانە ئەبڕیەوە کە دەرخواردی مێردەکەی بدا ئەمزانی کە ئاکامێکی باشی هەبووە و ژنەکە دوای چەند ڕۆژێ ئەهاتە لام و سوپاس یەکردم و ئەیوت ئێستا ئەوەز ئیمێردەکەم باشە و هەموو شەوێ دێتەلام بەڵام ناتوانم بڵێم کە لە دوای ئەوەی دەرمانەکەم ئەدا بەو ژنانە ئەوان دەرخواردی مێردەکانی خۆیانیان ئەدا یان ئەیاندایە خۆشەویستە نهێنیەکەی خۆیان چونکە لە میتانی ژنەکان وا ڕاهات بوون کە جگە لە مێردەکانی خۆیان لەگەڵ پیاوێکی تریشدا پەیوەندیان هەبێ. من سەرنجم ئەدا ئەگەرچی ژنەکانیان کەڵەگەتن بەڵام بە دەگمەن مناڵیان هەیە و تێگەیشتم کە خویەکان لە گەلی میتانی تووڕەن چونکە کاتێک مناڵ لەدایک نەبوو بەشێکی زۆری خەڵکی بریتە بێ لە پیرەمێرد و پیرەژنەکان و ئەو گەلە لە ناوەچێ ئەگەرچی چاکردنەوەی گرفتی سارد و سڕی پیاوەکان بە ڕادەیەکی زۆر بۆ هۆی دەرکردنی ناوبانگم بەڵام چارەسەرکردنی یەکێک لە دەوڵەمەندە بە ساڵاچووەکانی میتانی سەرکەوتنەکەمی بەتەواوی گەیاندە لوتکە ئەو پیاوە پیرەمێردێکی زەنگین بوو کە بەدەست سەر ئێشەوە ئەیناڵاند و ئەیوت بەردەوام لە گوێچکەمدا گوێم لە دەنگێکە کە وەک گرمەی هەورە بروسکە وایە و ئەیوت چوومەتە لای هەموو پزیشکەکانی میتانی بەڵام نیان توانیوە چاکم بکەنەوە. ڕۆژێکیان پێم وت کە بێتە ماڵەوە بۆ ئەوەی لەوێ بڕوانمە سەری و دوای هاتنی دام نیشاند و بە پەنجە ئەمدا بەسەر بەشە جیاجیەکانی سەری و ئەیوت هیچ جێگایەکی نایشێت دوایی چەکشم بەدەستەوە گرت و بەهێواشی ئەمدا بەسەر بەشەکانی سەری لە ناکاودا هاوارێکی کرد و بورایەوە و تێگەیشتم کە ئایبەکەی سەری لەو خاڵەدایە کە چەکشەکەی لێکەوتووە و ئەو جێگایەم نیشانە کرد و دوایی بە پزیشکەکانی میتانیم وت بە تەمام سەری ئەو پیاوە نەشتەرگەری بکەم ئەوان وتیان ئەگەر سەری کون بکەی ئەمرێت وتم منیش بەڵێ نادەم کە چاکی بکەمەوە من ئەڵێم ئەگەر سەری نەشتەرگەری نەکەین و غدەکە لە سەریدا بمێنێتەوە بێگومانەمرێ پزیشکەکانی ئەوێ بوونی و غدایان لە ناو سەری پیاوەکە نەسەلمان دوایی لەگەڵ خودی نەخۆشەکە دانیشتم و قسەم کرد و ئەوتی بەم ئازارەی سرمەوە من هەموو ڕۆژێ دە جار ئەمرم و ئەگەر سرم کون بکەی و بە یەکجاری بمرم ڕزگارم ئەبێ ڕۆژێکمان بۆ نەشتەرگەریەکە دیاری کرد و بڕیارمان وابوو هەندێ لە پزیشکەکان بێن و نەشتەرگەریەکە ببینن بەمەرجێ دەست لە کارەکە وەرنەدەن خۆم و نەخۆشەکەم خاوێن کردەوە و هەندێ زیوم پەیدا کرد کە لە دوای هەڵگرتنی ئێسکی سەر لە جێی ئێسکەکە دایبنێم دوایی تریاکم کردە دەماری نەخۆشەکەوە کە هەست بە ئازار نەکات و ئەو خاڵی ئەمزانی غدەکەی تێدایە ئێسکەکەیم دوای لابردنی پێستی سەری هەڵگرت و مێشکی دەرکەوت نەخۆشەکە هیچ هەستی بە ئازار نەکرد و تەنانەت چاوەکانیشی کراوە بوون کە مێشکی دەرکەوت بانگی پزیشکەکانم کرد کە بێنە پێشەوە و هەموو بینیان غدەیەک لەسەر مێشکی پیاوەکەدایە کە بە ئەندازەی هێلکەی پەڕەسێلکەیەگە بوو وتم ئەم غدەیە کە بۆتە هۆی ژانە سەرەکەی ئێستا لەسەر مێشکی لایە بەم و دەریەکەم لەو کاتەی خەریکی لێکردنەوەی غدەکە بووم کاپتا کە هەندێ لە کارەکانی نەشتەرگەری و قاڵب گرتنم فێرکردبوو لەسەر ئێسکە براوەکە قاڵبی دروست کرد و زیوی کردە قاڵبەکەەوە و کەرتێزی و بەقەدەر ئێسکە شکاوەکە لە قاڵبەکەی هاتە دەرەوە من ئەو زیوم دوای ساردبوونەوە خستە سەر کونی کاسەی سەری نەخۆشەکە و پێستی ئەم لاو ئەو لای سەریم هێنایەوە یەک و دووریمەوە و مەڵحەمم بەسەردا کرد و پێچامەوە و لە نەخۆشەکەم پرسی وەزع چۆنە پیاوەکە هەسایەوتی هیچ هەز بە ئازار ناکەم و چەند ساڵە ئەمەیەکەمین جارە کە خۆم بە ئاسوودەی و بێ ئازارە بینم پێم وت تا کاتێک کە برینی سرت چاک نەبۆتەوە نابێت شوێنی نەشتەریەکە بجۆڵێنیت و باشتر وایە ڕابکشێ و چەند ڕۆژێ پشوو بدەیت ئەو پیاوە برینەکەی چاک بوو و بە تەواوی هەڵسایەوە و بڕیاریدا لە جیاتی کاتەکانی ڕابردوو کە توانای ڕابواردن و خۆشگوزەرانی نەبووە و ژانە سەر نەیهێشت بوو بەم کارانەوە خەریک بێ دەست بکاتەوە بەم سەرگەرمیانە و خەریکی خۆشگوزەرانی بێت و شەوێکیان کە بە بۆنەی گەرمی هەوا لەسەر سەربان ئەی خواردەوە لەبەر سەرخۆشی بەرە بێتەوە و ئەمرێ بەڵام هەموو خەڵکی بە تایبەت پزیشکەکانی ئەوێ دانیان بەو ڕاستیدا نا کە هۆی مردنەکەی مەستی بۆ و پەیوەندی بە منەوە نەبووە چونکە چاکم کرد بۆ و لە ژانە سەر و مەرگ ڕزگارم کردبوو ئەم چارەسرە بە شێوەیەک لە میتانی ناوبانگی دەکرد کە دەنگدانەوەکە گەشتە بابلیش ئەو هەرێمەی لە ژێر دەسەڵاتی بابلە چەند ناوێکی هەیە و هەندێ جار کلدەی پێڵێن و جاری واش هەیە پێی ئەڵێن خوچی بەڵام من بابلی پێڵم چونکە کاتێک کە ناوی بابلوترا هەموو کەسێ ئەزانێ مەبەست کوێە بابل وڵاتێکی بەپیتە و زەویەکانی تەختە و هەرچەند لی بڕوانی هەر زەوی هەموارە بینرە و شاخی تێدانە لە میسر ژنەکان بۆ گەنم هاڕین ئەژنۆ لەسەر زەوی دانێن و بەردی ئاشەکە ئەسوڕێنن بەڵام لە بابل ژنەکان لە کاتی گەنم هاڕین بە پێوە ئەوەست و دوو بەردی ئاش لە دوو لای دژ بەیەکەوە ئەخولێنەوە و ئەم کاری ئەوان لەوەی ژنە میسرەکان سەخترە لە بابل ئەوەندە دارکەمە کە ئەگەر یەکێک دارێک ببرێتەوە گرفتاری تووڕێی خویەکانە بێت هەموو دانیشتوانی بابل قەڵەو بوون و خواردنەکانیان چەور بوو ئاردی گەنمیان تێکرد لە بابل باڵندەیەکی سەیرم بینی کە نەیەتوانی بفرێ و ئەم باڵندەیە لە زۆربەی ماڵەکاندا هەبوو ماکیایان پێوت ماکیان ئەگەرچی قەبارەی گەورە نەبوو بەڵام هێلکەکانی بە ئەندازەی هێلکەی تیمساحە بوو دانیشتوانی بابل هێلکەی ئەم باڵندەیانە خواردوو سیر ئەوە بوو ماکیان هەموو ڕۆژێ هێلکەیەک یەکرد بەڵام تیمساح یان باڵندەکان لە کاتێکی دیاریکراودا هێلکەیانە کرد دانیشتوانی بابل بە هێلکەی ئەم مریشکە خواردنی جۆرا و جۆریان دروزە کرد بەڵام من لەو خواردنانم نەخوارد و ئەو چێشتانم بەس بوو کە خۆم ئەم ناسین بابلیەکان ئەیانوت وڵاتەکەیان کۆنترین و گەورەترین شاری جیهانە بەڵام من باوەڕم بم قسەیان ناکرد چونکە تەبەز لە بابل گەورەتر و کۆنتر بوو بەڵام ئەتوانم بڵێم کە بابل لە تەبەز شکۆمەندتر بوو ئەو دیوار و باڵەخانانی کە لە بابل هەبوو لە تەبەز بەدی ناکرا لە بابل دیوارەکان ئەوەندە بەرز بوون کە لە چێوە چوون و خانوەکان چوار یان پێنج قات بوون و لە هیچ جێگایەک تەنانەت لە تەبەسیش لەم دەروازەیەوە شەقامێک هەبوو کە بە بورجی مەردوو کۆتایی پێ ئەهات و ئەم بورجیان بە شێوەیەک دروست کردووە کە شەقامێک بە دەوریدا ئەسوڕێتەوە هەتا ئەگاتە لوتکەی بورجەکە و ئەوەندە ئەم شەقامە پانە کە چەند گالیسکە ئەتوانن لە تەنیژ یەکەوە پێیدا بڕۆن لەبان ئەم بورجە بەرزەدا ئەستێرە ناسەکانی لێبوو ئەوان جوڵەی ئەستێرەکانیان ئەپێوا و ڕۆژەکانی بەخت و ڕۆژە خراپەکانیان دەستنیشانە کردو خەڵکی بەپێی ڕۆژژمێری ئەوان کاریانە کرد ئەڵێن ئەستێرە ناسەکانە توانن لەسەر ئەستێرەکان ڕووداوەکانی ئایندەی خەڵکی پێشببینی بکەن بەڵام بەمەرجێ و کەسەی ئەوێت ئاگاداری ڕووداوەکانی داهاتوی بێ ئەبێ بزانێ کە لە چ ڕۆژ و سعاتێکدا لەدایک بووە و من لەبەرەوەی ڕۆژ و کاتی لەدایک بوونم نازانی نەمەتوانی بچمەلای ئەوان لە دوای چوونم بۆ بابل بەهۆی لەو حەگڵە سوورەکانەوە کە لەگەڵ خۆم داهێنابووم هەرچەندە زێڕم پێویست بوو لە خانە بازرگانیەکانی بابلم وەرگرت پاشان لە میوانخانەیەکی گەورە و چەند نهۆمی نزیک دەواازی عشتار نیشتەجێ بووم ئەم میوانخانەی جێگەی مانەوەی ئەو دەوڵەمەندانە بوو کە لە بابل خانویان نەبوو بۆ نمونە سەرۆکی خێڵەکان کاتێ لە وڵاتانی ترەوە ئاهات نەبابل و لەو میوانخانەی نیشتەجێ بوون بە کەژاوەی گەورەی میوانخانەکە کە چل کەس هەڵیانەگرت ئەچوونە لای پاشای بابل هەموو ژوورەکانی ئەم میوانخانەیە دیواری نەخشێنراوی هەبوو کە وەک شوشە وایە و کاتێک کە دەست بەسەر خشتەکانی دا ئەهێنی وەک ئەوە وایە کە دەست بکێشی بەبان ئاودا و هەز بە زبری و ناڕێکی ناکەی بنمیچی ئەم میوانخانەیە کە لە ئاستی زەویەوە زۆر بەرز بوو گوڵی لێ چێنرابوو ئەگەر یەکێ خۆی نەیبینێ باوەڕ ناکات وا ئەزانێ ئەفسانەی بۆ گێڕمەوە ئەم میوانخانە چەند قاتە کە ناوی کۆشکی عشتار بوو بە میوانەکان و خزمەتکارەکانی و ئەوەندە قەرەباڵغە کە بە قەدەر گەڕەکێکی شاری تەبەس خەڵکی تێدا بوو کاتێک کە لە تەبەس بووین پیان ئەوتین بابل کەوتۆتە قەراغ دنیاوە و لەو دیویەوە هیچ جیهانێک نییە دوای ئەوەی چوومە بابلەوە و لەگەڵ خەڵکی کەوتمە گفتوگۆ بیستم ئەیانوت بابل چەقی دنیاە و لە لای ڕۆژهڵاتی بابل ئەوەندە زەوی وڵاتانی لێە کە ئەگەر شەش مانگ بەردەوام شەو ڕۆژ بەڕێدا بڕۆی ناگەیتە کۆتایی ئەو زەویانە من باوەڕم بەم قسەیە کرد چونکە لە بابلدا هەندێ نەتەوەم بینی کە هیچ یەکێکیان لە میسردا نەئەبینران و تەنانەت هەندێک کەسم بینی کە ڕەنگیان زرد بوو بەبێ ئەوەی دەموچاویان ڕەنگ کردبێ و هەموو بازرگان بوون و بارەکەیان جۆرێک پارچەی ناسک بوو کە لە بابلدا ئەیان فرۆشت و من لە بابلیەکانم بیست کە ئەیانوت ئەو پارچە تەنکانە نە لە خوری مەڕ دروست بووە و نە لە پەموو بەڵکو لە تاڵی کرمێکی تایبەت بەو پارچانە دروستکرابوون و من لەو تەیە زۆر سەرم سوڕما چونکە تا ئەو ڕۆژە نەمبیست بوو کە لە تاڵی کرم